خوشک و برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز هەموو کاتێکتان شاد جوانترین سڵاوی ئێمەتان لێبێ فەرموون لەگەڵ بەشی دووەم لە ئاڵلقەی بیست و پێنج لە کتێبی هێنری کیسنگەر. ململانێکانی نێوان عەرەب و ئیسرائیل بێتوانایی ئیسرائیل لە داپڵۆسینی ڕاپەڕینی هەشتا و حەوت هەشتا و هەشتی کەناری ڕۆژاوا و غەزە خستیە بەردەم چوار ڕێگا جێنۆساید یان لکاندنی کەناری ڕۆژاوا بەخۆیەوە و دامەزراندنی دەوڵەتێکی ئاپارتاید یان لکاندنەوەی گەلی فەلەستین بە دەوڵەتی جوولەکەوە و گەیشتن بە شێوازێک لە جیاکردنەوە هەردوو کۆمەڵگاکە لەسەری کۆک بن یان قایلبوون بە دامەزرندنی قەوارەیەکی فەلەستینی کە بێگومان پێشەکەوێ هەتا بێتە دەوڵەت. جینۆساید و دەوڵەتی ڕەگەزپەرستی یاپارتاید لەگەڵ پێداویستە سیاسیەکانی ئیسرائیلدا نەدەگونجان. نە ئیسرائیلیش ئامادە بوو فەلەستینیەکانی کەناری ڕۆژاوە بکا بە شەریک لە کۆمەڵگاکەی خۆیدا کە ئەوە ئەبێتە هۆی توانەوەی مۆرکی جوولەکانی دەوڵەتەکەی، ئیدی هیچ نەماوەتەوە بێجگە لە دانوستان لە پێناوی دۆزینەوەی کڵێشەیەکی پێکەوە ژیان هی گەلی فەلەستین و ئیسرائیلیەکان پێکەوە کۆیان بکاتەوە. ڕابین بەر لە ماوەیەکی کەم لە تێرۆرکردنی ئەو بۆچوونەی لەبەردەم گارید ئیڤانزی وەزیری دەرەوەی ئوسترالیا دەربڕی کە پیرۆزبایی لێکرد بە بۆنەی ئەوەوە کە ڕووی وەرگێڕاوە بەرەو ڕێبازی ئاشتیانە. نەگۆڕاوم ڕابین وەها وەڵامی دایەوە بەڵکو و پابەندم بە هەمان شێوە کاتێک عرفات لەسەر مێزی دانوستان دانیشت کە بەڕوونی بۆی دەرکەوت هیچ ڕێگەیەکی سەربازی کلاسیکی لە بەردەمدا نەماوە چونکە هەڵوەشانەوەی یەکێتی سۆڤێت هێڵی سەرەکی هانا سەربازیەکانی لێبڕی پاش جەنگی کەنداوی سعودیە کۆمەکی دارایی وەستان کوەیتیش هەموو فەلەستینیەکانی وەدەرنا و بەوە هەواڵەکانی دراوی وەستاند. ئەو کاتەی بۆ یەکەم جار عارەفاتم لە پاریس بینی لە تەموزی ساڵی 1994 بە بۆنەی هاتنی بۆ وەرگرتنی خەڵاتی هۆفیۆت بوانێ بە هاوبەشی لەگەڵ رابین و شیمۆن پێرێز لێم پرسی بۆچی ئەبێ ئیسرائیلیەکان متمانەی پێ بکەن؟ لە وەڵامدا وتی چونکە سعودیەکان هاوکاریان لێ بڕیوین و ئۆردونیەکان ئەیانەوێ لاوازمان بکەن و سووریەکان ئەیانەوێ باڵمان بەسەرا بچێشن. ئەم کۆمەڵە پاڵنەرە لە یەک دوورە ڕێکەوتە نامەی ئۆسلۆیان لێکەوتەوە کە دەستکەوتێکی مەزن و ناڕۆشنیەکی لە ڕادەبەدەری لە خۆیدا کۆکردەوە. چونکە بۆ یەکەم جار ئیسرائیل قایلە بێت بە ڕێکخراوی ڕزگاریخوازی فەلەستین وەک شەریکێک لە دانوستاندا نەک وەک دەوڵەتێک لە کاتێکدا ڕێکخراوەکە بە هەبوونی ئیسرائیل قایل بوو وەک واقعێکی بەرجەستە بەبێ ئەوەی داواکاری تێکشکاندنی لە پەیڕەوەکەی خۆیدا بسڕێتەوە. کەناری ڕۆژاوا کە ئیسرائیل لە ساڵی نۆ سەد و شەست و حەوت دا داگیری کردبوو، دابەش کرا بەسەر سێ ناوچەدا، ناوچەی ئەلف کە نزیکەی لە سەدا چل و پێنج ی کەناری ڕۆژاوای گرتەوە و زۆربەی دانیشتووانە فەلەستینییەکەی لەخۆوە گرت، هەروەها غەززە، ئەم ناوچەیە ڕاستەوخۆ خرایە ژێر دەسەڵاتی ڕاستەوخۆی فەلەستینەوە بە شێوەیەک، پۆلیسی فەلەستین کە ژمارەی ئەندامەکانی لە سی هەزار کەس تێپەڕ ناکا چاودێریی باری ئاسایشەکە تیایدا هەروەها ناوچەی با کە دەسەڵاتێکی مەدەنی فەلەستینی تێدایە و چاودێریکردنی ئاسایش سپێردراوە بە ئیسرائیلەکان. ناوچەی جیمیش ئەو ئۆردوگایانەی جوولەکەکانەگرێتەوە کە لەژێر دەسەڵاتی ئیسرائیلدا ماونەتەوە. نزیکەی لە سەدا نەوەدی دانیشتوان لەو ناوچانەدا ژین کە ئەکەونە ژێر دەسەڵاتی فەلەستینیەکان. ئەو ڕێژەیە لە ئەنجامی ڕێکەوتن نامەکانی دواتردا بوو بە لە سەدا 95. ئەبوو دانوستانی چارەسەری کۆتایی لە ماوەی دوو ساڵدا دەست پێ بکە تا لە پێ ساڵدا بە هاتنی مانگی ئایاری 1992 تەواو ببێ لەو پرۆسەیەدا ئەبوو ئیسرائیل وردە وردە خاچی دیکە لە ناوچەی باوە بگوێزێتەوە بۆ ناوچەی ئەلف. لە بەرامبەریشدا ئەبوو دەسەڵاتی فەلەستین کەشی پێکەوەژیان لەبارتر بکا لە ڕێی زیندانیکردنی سەرکردەکانی دەستە تێرۆریستەکان و کۆتایی هێنان بە چالاکیەکانی پرۆپاگەندەی دژ بە ئیسرائیل. کە ڕێکەوتنامەی ئۆسلۆ لە باخچەی کۆشکی سپی لە مانگی ئەیلولی ساڵی 1993 دا ئیمزا کرا، بۆنەیەک بوو لەو بۆنانەی تیایاندا گومان لە بەردەم هیوادا ئەبەزێ. هیچ کام لە ئامادەبووانی ئەو ڕۆژە نە دوو دڵی ڕابینیان لە بیرەچێتەوە لە تەوقەکردن لەگەڵ عەرەفاتدا، نە ئەو هیوایەی سەرۆک وەزیرانی کەم دووی ئیسرائیل بە خوێندنەوەی چەند دەستەواژەیەکی تەورات دەری بڕی. بێگومان هەموو لایەکیش ئەوە کاری تێکردن کە چۆن عەرەفات تاجی نایە سەر گەشتی دوورودرێژی خۆی، کە وەک جەنگاوەرێک دەستی پێکرد و وەک سەرکردەیەکی نیشتیمانی پەسەندکراو لە ڕیزی کەسایەتیە سەرەکیەکاندا کۆتایی پێهێنا. سەرۆکایەتیە شکۆمەندەکەی کلنتۆن بۆ ئاهەنگەکە و ڕۆڵی لاوەکی وەزیری دەرەوەی ڕوسیا دەریەخەن کە سەرکردایەتی بێ ڕکابەری جیهان بە ئەمریکا بڕاوە. تەنها کەسی لە خۆبایی ئەتوانێ بەشداری نەکا لەو بازی ئیمانەی ئەو بۆنەیە ئەینواند سەرەڕای ئەوەی بە ڕوونی دیار بوو ڕێکەوتنامەی ئۆسڵۆ خۆی تا ڕادەیەکی زۆر لە هەموو بابەتە سەرەکیەکان لادا سنووری کۆتایی و پاشەڕۆژی قودس و چارەنووسی ئاوارەکان و سەروەری و مافەکانی لایەنەکان لە ئاودا بارودۆخی سەربازی خاکەکانی فەلەستین. ئەوەتا تاوتوێکردنی ئەو بابەتانەی جێی مشت و بڕ بوون دواخرا بۆ دانوستانەکانی باری کۆتایی دوای دوو ساڵ. لەو دەمەدا وتارێکم نووسی چەند ئەم پرسیارانەم تێدا خستەڕوو، ئەو شتە ڕێکە چییە کە هەردوولا ددانیان پێدا ناوە؟ ئەو بیر و باوەڕانە چین کەوا لە پۆلیسی فەلەستینی یەکەن ڕاوەدووی تێرۆرستەکان بنێن؟ کەی ئەو هێزی پۆلیسە ئەبێتە کێشە لە بری ئەوەی چارەسەر بێ؟ ئایا ئەو خۆشحاڵییەی باڵی بەسەر کەشەکەی باخچەی کۆشکی سپیدا گرت و ئەبنە هاندەری پاڵپێوەنانی دیپلۆماسییەت بەرەو پێش؟ یان ئایا ڕوونەبێتەوە کە ئەو خۆشحاڵیە خۆی کۆسپە ئەگەر بێت و باوەڕێکی لێکەوتەوە بەوەی ڕەوتەکە لە بن بەسدایە. دانستی کلاسیکی ئەڵێ هەنگاونانی دوولایەنە بەر لە دانوستانی کۆتایی متمانە ئەخاتە نێوان لایەنەکانەوە. لە ڕاستیدا پێچەوانەی ئەوە ڕوویدا، چونکە پۆلیسی فەلەستینی گەیشتە دوو هێندەی ئەو ژمارەیەی بەپێی ڕێکەوتنامەی ئۆسلۆ ڕێگایی پێدرابوو، وای لێهات لە سوپاوە نزیکتر بوو هەتا لە پۆلیس. هەروەک لە دژایەتیکردنی تیرۆردا بەشداری نەکرد و چالاکییە دوژمنکارانەکانی فەلەستینیشی ڕانەگرت کە دژ بە ئیسرائیل ئەنجامەدران. لەگەڵ تێپەڕبوونی کات بەسەر ئاهەنگەکەی کۆشکی سپیدا، سیاسەتە ناوخۆییەکانی هەردوولا بە ئاقارێکی پێچەوانەی ئەو ئامانجانەدا گەشەیان کرد کە ناویان لێ نرابوو. ئامانجەکانی باری کۆتایی دیپلۆماسییەت، ئیسرائیل لە حاڵەتێکدا چووە دانوستانەوە لەگەڵ رێکخراوی رزگاریخوازی فەلەستین، کە لە ناو خۆیدا بە سەر دوو بەرەدا دابەش بووبوو. کۆترەکانی ئیسرائیل وەها مامەڵەیان لەگەڵ دانوستانەکانە کرد کە جۆرێک بێ لە خۆخاڵی کردنەوەی ئیماندارانە کە ڕەنگە ڕێگا بێ بەرەو یەکلایی کردنەوەیەک لە نێوان لایەنەکاندا و لە ناو بردنی گومانەکانی هەردوولا. لە کەشێکی پڕ لە هاوکاری ڕاستگۆیانەشدا وەها بکا دیاریکردنی وردی سنوور ئەوەندە بایەخی نەبێ. بەڵام هەڵۆکانی ئیسرائیل ئەوە دژی ئەوە بوون بەو پێیەی تەنها خەونە. پێشیان وایە کە تەگەرە دروستکردن توانای ئەوە ئەدا بە ئیسرائیل کە ئاسایشی خۆی لە ڕێی ئۆتۆنۆمییەکەوە بسەپێنێ کە داگیرکردنەکە نەرمتر قووت بچێ بەبێ ئەوەی ڕێکخراوی ڕزگاریخواز دەوڵەت بەدەست بێنێ. فەلەستینیەکانیش تا ڕادەیەک بە هەمان شێوە دابەشە بن توێژێکی بچووک لەگەڵ کۆترەکانی ئیسرائیلدا هاوامانجە. ئەو توێژەش لەلایەن ڕۆشنبیرە ڕۆژاوایی و ئیسرائیلەکانەوە بەوە وەسفەکرێ کە گوزارشتی ڕاستەقینەیە لە ڕۆحی فەلەستینی هەرچەندە بەڵگە لەسەر ئەو قسەیە کەمە. میانڕەوەکانیش هەن کە وەها سەیری پرۆسەی دانوستان ئەکەن کە قۆناغێک بێ لە ململانێی بەردەوام بەرەو لەناوبردنی ئیسرائیل. دواجاریش هەڵۆکان هەن کە دژی هەر ڕاگرتنی ململانێیەکن و بەدڵنیاییەوە ژمارەیان لە کۆترەکان زیاترە. لە هەمان کاتدا پرۆسەی ئۆسلۆ تا ڕادەیەکی زۆر نوشستی هێنا چونکە هیچ کام لە کێشە بنەڕەتیەکانی چارەسەر نەکرد و ئەمنیەتی پێویستی نەخڵقان بە شێوەیەک هەردوو لایەن بڕوایان بە دواخستنی مەسەلە هەڵپەسێردراوەکان و لێگەڕانیان بۆ ڕۆژگار هێنا کە ڕۆژگار چارەسەری بکە. چونکە جەماوەرەکەیان پەرۆشی ئاشتین بەبێ ئەوەی ئامادەبن بۆ بەرە و ڕووبوونەوەی دەرەنجامەکانی. فەلەستینەکان پشتیان بە پێکاتەیەک بەست بوو لە گوشاری ئەمریکایی و ئەوروپایی و عەربی کە ئیسرائیل ناچار بکە هەنگاو بە هەنگاو بەرنامەی ڕێکخراوی ڕزگاری خوازی فەلەستینی جێبەجێ بکە. ئیسرائیلی بەشبووش لە نێوان ئەو کۆترانەی ئاشتیان وەک ڕاییکردنی پێویستیە دەرونیەکان ئەناساند و ئەو هەڵۆیانەی لە ئاشتیدا پرۆسەی تاقیکردنەوەی خۆڕاگری خۆیانەبینی، خۆی نوقمی ئاستەنگی ناوخۆییە کرد، بەوەی خۆیان پارچە پارچە کردبوو لە نێوان ئەو هیوایانەی پەیوەست بوون بە ئاشتییەک کە بەختەوەریی ئەهێنێ و ئەو مەترسیانەی پەیوەست بوون بە ڕوودانی کارەساتێکی نیشتیمانی. ئەو مەرجەی ڕێکەوتنامەی ئۆسڵۆش کە جێبەجێکردنی پاشەکشەیەکی سنوورداری بەسەر ئیسرائیلدا سەپاند پێش دانوستانی کۆتایی بوو بە سەرچاوەی ناکۆکیەکی گەورە بە جۆرەیەوەش کە دیاریکردنی هەنگاوەکانی فەلەستین لە بەرامبەردا سەرلێشێوێنەر بوون. بۆیە پاشەکشە سنووردارەکان لە لای زۆرێک لە ئیسرائیلەکان بریتی بوون لە نرخێک کە یەک لایەنە بدرێ بۆ چوونە ناو دانوستانێکی کۆتایی کە تایدا داوا لە ئیسرائیلەکرێ زەوی زیاتر ببەخشێ. لە وڵاتە یەکگرتووەکاندا ئیدارەی کلنتۆنی بە پەرۆش بۆ کۆکردنەوەی لایەنەکانی دانوستان بە یەکەوە کەوتە مامەڵەکردنێک لەگەڵ گرژیەکانی ڕۆژهەڵاتی ناوەڕاستدا وەکەوەی بەدحاڵی بوونێک بێت و پێویست بکە لە ڕێی دابشکردنی تیمەکانەوە بەسەر لایەنەکاندا یەکلایی بکرێتەوە دەسەر شێوەی پرۆسی یاسادانان لە وڵاتەیە گرتوەکان خۆیدا. لە ئیسرائیلیشدا بنیامین نەتەنیاهو کە لە ڕیزی هەڵۆکاندا بوو هەروەها لە ماوەی نێوان 96 و 99 سەرۆک وەزیران بوو هێرشی کردە سەر پرۆسەی ئۆسلۆ بەهۆی سروشتە تەدریجیەکەی، واشنتۆن وەک کۆسپ دروستکردن مامەڵەی لەگەڵ بۆچوونە ڕاگەیانراوەکەیدا کرد لەبارەی بە باشتر زانینی دانوستانی سەرتاسەری، کاریگەری خۆیشی بەکارهێنا، واتە دەستەواژەیەکی دیپلۆماسییە لەبەرامبەر گوشار بەکاردێ. بۆ قایلکردنی ئیسرائیل بە پێشکەشکردنی تەنازولی بەناو جوزئی سەبارەت بە خاک. ململانێیەکی دوورودرێژ لەبارەی ئەوەوە برەویسەند ئایا ئەبێ قیستی یەکەم کە ئیسرائیل ئەبێ پێشکەشی بکا بۆ چوونە ناو دانوستانی کۆتایی لە سەتا دەی ئەو زەویانە بێ کە جێی مشتومڕن. کە ئەمە پێشنیاری نەتەنیاهۆ بوو. یان لە سەدا سیانزە کە چارەسەری میانەی ئەمریکا بوو پاشەوەی عەرەفات داوای لە سەدا سیە کرد. پێداگرتنی واشنتۆن لەسەر وازهێنان لە جەختێکی پێشتری بۆ ئیسرائیل کە پێشنیاری تایبەت بەخۆی نابێ مەسلەی بنەڕەتی پەیوەندیدار بە ئامانجی کۆتایی دانوستانی شاردەوە. چونکە ڕێنەکەوتن لەسەر ئاقارێکی پەسنکراو بوو بەهۆی بەهێزکردنی وەهمەکانی هەردوولا سەبارەت بەوەی وڵاتەیە گرتوەکان دواجار ئەتوانێ کلێشەیەک بخەتە ڕوو کە هەردوولا پێویستیان بەوە نەمێنێ ڕووبەڕووی ئەو ڕاستی ببنەوە کاشتی یەکجارەکی پێویستی بە قوربانیەک هەیە ئامادەنین بیبەخشن. ڕێکەوتنی وای لە تشرینی یەکەمی ساڵی 1998 دا کە تیایدا نەتەنیاهۆ داواکارییەکەی ئامریکای پەسەند کرد سەبارەت بە ڕێژەی ئەو زەویانەی کەناری ڕۆژاوا کە ئەبێ یەک لایەنە ببەخشرێ بوو بەهۆی داڕوخانی حکوومەتە بەرەیەکەی و سازدانی هەڵبژاردنێکی نوێ کە تایدا ئێهود باراک بەبێ هیچ پشتگیریەکی ئەمریکا سەرکەوتنی بەدەستێنا. دەرکەوت کە ئەوە گۆڕانکاریەکی شووم بوو، چونکە باراک سەرۆک وەزیرانێک بوو لە جۆرێکی نوێ، سەرۆک وەزیرانەکانی پێشتر لەسەر ڕەزامەندیەکی پێشتری ئەنجومەنی وەزیران ڕەفتاریان ئەکرد، کە وەک حاڵەتی ئاسایی کۆتی زۆری بەسەردا ئەسەپاندن، هەمیشەش هەڵوێستیان لە وڵاتە یەکگرتووەکان وەرەگرت، ئەگەرچی ئەوە سەرۆک وەزیران دەستیەکرد بە پرۆسەیەکی ڕاو ڕێوی بە مەبەستی کەمکردنەوەی ئەو هۆکارانەی بەدەست وڵاتە یەکگرتووەکانەوە بوو تا کەمترین ڕادە بۆ ئەوەی خۆی سەرکردایەتی ڕوتی دانوستانەکان بکە تەنانەت ڕابینیش وەها بوو سەرڕای ئەو پرشنگە ئەفسانەیەی دوای تیرۆرکردنی پێوەی لچێنرا بوو. لە ڕووی بەڕێوەبردنی دانوستانەکانەوە باراک سەلماندی کە بوێرترین و ئامادە باشترین کەس بوو بۆ یەک لایی کردنەوە لە ناو هەموو سەرۆک وەزیرانە ئیسرائیلەکانی پێشخۆیدا بەو پێیەی ئەفسەر و سەرۆکی پێشتری ئەرکانی سوپای ئیسرائیلی بوو ئامادە بوو دەست پێشخەریەک بکە نە ئەنجومنی وەزیرانەکەی و نە پارلەمانەکەی پشتگیری نەکەن لەسەر و هەموو شتێکیشەوە گۆڕانکاریی بنەڕەتی کرد لە پەیوەندییەکانی لەگەڵ وڵاتە یەکگرتووەکاندا. لەو پێکدادانەی نیوان نەتەنیاهو و ئیدارەی کلینتۆنیش ئەوەی هەڵێنجان کە ئەبێ ئیسرائیل خۆی لە هەموو درزتێبوونێکی پەیوەندی بپارێزێ لەگەڵ تاکە هاوپەیمانێک کە تەنها پشتی بە پشتیوانیی ئەو بەستووە. باراک سوور بوو لەسەر گەیشتن بە دەرەنجامێک کە سبەی سەرزەنشتی ئیسرائیل نەکرێ بەهۆی شکستی دانوستانەکانییەوە. بەڵکو هەموو لایەنەکانی دانوستانی ئاگدار کردبوو کە نەرمی لە دانوستاندا کلیلی ئەمریکایە و ئەوەش گوشارێکی ئەمریکی بێمەبەست بوو بەبێ جیاکردنەوە بۆ سەر داواکاریەکانی لایەنی بەرامبەر. لە هەوڵیدا بۆ پێشگرتن لە کلنتۆن کە هەوڵێکە زۆر جار زیاد ڕەوی تێدایە باراک لێکدانەوەیەکی زیرەکانە و ئاڵۆزی هەبوو بە جۆرەی لێکدانەوەی ئەو ئیسرائیل بووە بە کۆمەڵگەیەکی تەکنیک بەرز لە چینی مامناونجی و چیتر ورەی بەرگەی تەنگەتاوکردنی نەبڕاوە و نائاسوودەیی ناگرێ بەهۆی مانەوەی هەتاهەتایە لە گەمارۆدا بە تایبەتیش چونکە وڵاتێکی دابڕاوە. بە بۆچوونی ئەو ئەکرا هەندێک دەستکاری بنەما ئەمنییە پیرۆزەکان بکرێ، چونکە بە ڕووخانی یەکێتی سۆڤیەت هیچ وڵاتێک یان لە کۆمەڵە وڵاتێکی عەرەبی لە ئایندەیەکی نزیکدا ناتوانن بایی ئەوەندە چەک بخەن بتوانن جەنگێکی کلاسیکی هەڵگیرسێنن. هەروەها بە بۆچوونی ئەو مەترسی دوور بۆ سەر ئیسرائیل لە شەڕی پارتیزانی و چەکی کۆکوژدایە. بۆ بەرەنگاری کردنی ئەو دوو مەترسییە، ئیسرائیل پێویستی بە کۆمەکی سیاسی ئەمریکا و گەرەنتییەک هەیە کە دەستی بگاتە دەزگای هەواڵگری ئەمریکا و تەکنەڵۆژیایەکی سەربازی پێشکەوتوو. بۆچوونی وەها بوو کە ناتوانرێ ئەوە بەدی بهێنرێ تەنها بەوە نەبێ کە ئیسرائیل بە شەریکێ دابنرێ لە هەوڵەکانی ئەمریکادا بۆ بەرقەرار کردنی ئاشتی لە ناوچەکەدا پشتی پێ ببەسترێ. بەم ڕێگەیە ستراتیژی ئەمریکا و ئیسرائیل لەو چرکەساتەدا کە دیپلۆماسیەتی ئاشتی لە ڕۆژهەڵاتی ناوەڕاستدا گەیشتە قۆناغی کۆتایی بەناو یەکداچوون. ئەو ڕێگا پلە پلەیەش کە لە قۆناخەکانی سەرەتادا بە شێوەیەکی زۆر باش کاریەکرد، ئێستا سوودی نەماوە. وەک باراکیش بۆیەچوو، پێشتریش نەتەنیاهو و دانوستانەکان لە ئێستادا قورساییان خستۆتە سەر هەموو ئەو کێشانەی پێیان ئەڵێن باری کۆتایی. سنووری کۆتایی و سەروەری فەلەستین و باری سەربازی دەوڵەتی فەلەستین و قودس و پەنابەران و گەیشتن بە سەرچاوەکانی ئاو. بەرگریکاران لە ڕێبازی سەرتاپیگیری پێشبینی ئەو هەستە بەهێزەی باراک و کلنتۆنیان نەئەکرد بە پێداگرتن لەسەر پاڵ پێوەنانی پرۆسەکە. لە کۆبوونەوەیەکی لوتکەدا کە لە ئەلشەرم شێخ لە ئەیلولی ساڵی 1999 دا بەسترا، هەردووکیان خۆیان بە ماوەی ساڵێکەوە بەستەوە وەک دواوادە بۆ گەیشتن بە ڕێکەوتننامەی ئاشتی یەکجارەکی لە تەموزی ساڵی 2000 دا. مۆڵەتەکە بوو بە هەفتەیەک بۆ دەستپێکردنەوەی دانوستان لە کام دەیڤد، سەرەڕای کەمیی توێژینەوەی پێشوەخت لەبارەی وردەکارییەکانەوە و سەرەڕای وریاکردنەوە لەسەر یەکەکانی عەرەفات لەبارەی ئەوەی کە هێشتا ئامادە نییە. ئەم مۆڵەتانە واقیعی نەبوون، بەڵکو چەواشەکار بوون. لە چەند هەفتەی بەر لە کام دەیڤد، وتەبێژەکانی ئامریکا و ئیسرائیل ئینتیباعێکیان خستە بەرچاو، کە عەرەفات لە مەسەلەی زەویەکاندا بە هەڵپەوە ئەو تەنازولانە پەسند دەکا کە دواتر باراک بە شێوەیەکی چاوەڕوان نەکراو بە ڕەسمی پێشنیاری کردن تەنازول کردن لە ڕێژەی لە سەدا 95 ئەو زەویانەی جێی مشت و مڕ بوون هەروەها لە مەسلەی قۆچیشدا بەوە قایلە بێ پایتەختێک بۆ فلستین لە یەکێک لە گەڕەکە دوورەکانی قودسدا دابمەزرێنرێ کە لەلاین ئیسرائیلەوە لکێنرابوو و بە قودسی مەزنەوە ئەمەیە ڕوونیەکاتەوە بۆچی باراک و کلنتۆن پێیان وابوو لە ماوە هەشت ڕۆژدا دەستکەوتێک لە کام دەیڤدی دووهەم ڕەنگە بەدەست بێ وێڕای ئەو شارەزایی لە کۆبوونەوەی لووتکەی کارتەر و سادات و بێگنەوە بەدەست هاتبوو کە لە کێشەی سینایە کۆڵیەوە هێندەش ئاڵۆز نەبوو بەڵام دوو هەفتەی خایەن دەرکەوت کە ئەوە هەڵەیەکی نائاسایی بوو لە لێکدانەوەکاندا. مۆڵەتە بەرتەسکەکان و ئاسۆی فراوانی پێشنیارەکانی ئیسرائیل وای کرد کە نەسازانی چەمکی هەردوو لایەنەکە بۆ ئاشتی ڕوون بێت و دەستکاری نەکرێ. ئەو ژمارە ڕوو لە زۆریەی خەڵکی ئیسرائیلیش کە پرۆسەی ئاشتیان پەسە نەکرد، وایە نەبینی ڕێکەوتنامەی ئۆسڵۆ لە وەرچەرخانی فەلەستین بەرەو چەمکی لیبڕاڵانی ڕۆژاوا بۆ ئاشتی، کەم بایەختر نییە. ئەوە یەکێک بوو لە هۆکارەکانی ئەو لێشاوە نائاسایی و نەبیستراوە لە تەنازول کە باراک دەرگای بۆ خستە سەر پشت لە دانوستانەکانی کام دەیڤددا. تەنانەت بەر لەوەی عەرەفات دەستی درێژ بکا بۆ تەوقە، ئامانج لەوە شکاندنی ئەو بەربەستە دەروونیە بوو کە بە بۆچوونی کۆترەکانی ئیسرائیل کۆسپی سەرەکی سەر ڕێگای ئاشتی بوو. بەڵام دەرکەوت کە فەلەستینییەکان بەربەستێکی ژیریان نەبوو هێندەی ئەوەی بیرۆکەی وردیان هەبوو لەبارەی ئەوەی ئەیانەوێ بیگەنێ چونکە وابەستەبوونی بەردەوامیان بەو بیر و باوڕێ دەڵێ ئیسرائیل دەست درێژیەک بۆ سەر خاچێکی پیرۆزی عەرە بەرجەستەکە وای لێکردبوون ددان پێدانانی ڕاستگۆیانە بەبوونی ئیسرائیل وەک تەنازولێک سیر بکەن کە ناتوانرێ لە ناو ڕۆڵەکانی گەلی فەلەستیندا تەرویجی بۆ بکرێت. ڕۆژی ئاهەنگگێڕان بە بۆنەی ئیمزاکردنی ڕێککەوتننامەی ئۆسڵۆی سالی 1993، ئەم هەڵوێستەم پێگەیشت ئەوە بوو لەسەر ئەو خوانی نیوەڕۆیی وارن کریستۆڤەری وەزیری دەرەوە بۆ هەردوو شاندی دانوستان ڕێکی خستبوو یەکێک لە ئەندامانی شاندی عرفات پێی گوتم کە چل ساڵە چاوە چاوی گەڕانەوەیەتی بۆ فلستین کە لێم پرسی ئەو کاتەی لە خاکەکانی کەناری ڕۆژاواوە ڕووناکی گوندەکانی ئیسرائیل ببینێ هەست بە چییەکە گوتی هەرچەندە چل ساڵە فەلەستینم نەبینیوە بەڵام وەهایدا ئەنێم کە نیشتیمانم یافایە گەڕەکێکی تەلەبیبە ئەگەر لە مناڵەکانیشم بپرسید نیشتیمانیان کوێیە هەر پێدەڵێن یافایە واتە ئەو کێشەی سەرەکی ئەو شارۆچکانە نین کە ئەکەونە سەر پشتێنەی جاکەرەوە بەڵکو ئەوانەن کە ئەکەونە سەر کەنار واتە ئیسرائیل خۆی یان لانی کەم گەڕانەوەی هەموو پەنابەرەکان بۆ خاچی ئیسرائیل ئەمە کام دەیڤدی دووهەمی کرد بە دایلۆگێک لە نێوان کەڕوو لاڵاندا چونکە ئەوەی باراک و کلنتۆن بە تەنازولی سەرەکیان دائەنا لە هەڵوێستە نەگۆڕەکانی ئیسرائیل بەلای عرفاتەوە لە باشترین حاڵیدا ئەوەندە بەخششێکی کەم بوو کە نەیەتوانی وەک دەستکەوتێکی گرنگ پێشکەش بە گەلەکەی خۆی بکە بە تایبەتیش کە تەنازولکردن لە زەوی بەسترابوو بەهێشتنەوەی ئۆردوگا جوولەکەکانی کەناری ڕۆژاوا خۆ ئەگەر وەک خۆخستنە مەترسیەکیش بۆوە قایل بواە ئەبوو عەرەفات وەک کۆتایی یەکجارەکی ململانێکە مامەڵەی لەگەڵدا نەکا، بەڵکو وەک قۆناغێک لە ڕێگای بەدیهێنانی داواکارییە تەواوەکانی فەلەستین کە عەرەفات پێداگیریی کرد لە ئاشکرا نەکردنیان لەبەردەم جیهانی ڕۆژاوا. هەر بەهۆی تێگەیشتنیشی لە گەلەکەی لە دەسەڵاتدا مابۆوە. لە گوتارەکانیشیدا لەگەڵیاندا عەرەفات خۆی لەوە دوور نەئەخستەوە کە باسی جیهادیان بکا لە پێناوی بنبڕ کردنی ئیسرائیل. هەر لە بەرم هۆیەش پێشنیارەکانی ئیسرائیل سەبارەت بە وازهێنانی ڕێکخراوی ڕزگاریخوازی فەلەستین لە هەموو داواکاریە ئایندیەکانی و سەبارەت بە گەڕانەوەی پەنابەرەکان لە بەرامبەر تەنازولەکانی ئیسرائیل، لەلایەن عەرەفاتەوە بەهیچ شێوەیەک پەسند نەکران. باراک لەوە زیرەکتر بوو وا بزانێ ئەتوانرێ ئەو مەرجانە بسەپێنرێن، بەڵام بۆ ڕاییکردنی پێداویستیە دەروونیەکانی گەلەکەی پێویستی پێیان بوو. لەبەر هەبوونی سێ ملیۆن پەنابەری فەلەستینیش لە چادرگەکاندا، نەیەتوانی هیچ گەرەنتیەک بدا بەبێ ئەوەی توێژێکی فراوان لە لایەنگرەکانی لەدەست بدا. ڕەنگە لە جیهانی ڕاستیدا عەرەفات داواکارییە تەواوەکانی دوابخا، ڕەنگیشە بۆ ئایندەیەکی نادیار. بەڵام لە پێگەیەکدا نەبوو بتوانێ وابەستەبوونێکی ڕەسمی بدا بە دەستەوە، لە هەمان کاتدا پشتگیری گەلەکەی لە دەست نەدا. کاتێک تەنازولەکانی ئیسرائیل لە زەوی گرێ درانەوە بە تەنازولی فەلەستین سەبارەت بە شوێنە پیرۆزەکان، بارودۆخەکە بەرەو تەقینەوە ملینا، ئەوەتا بەستنەوەی شوێنە پیرۆزەکان بەو زەویانەوە کە جێی مشت و مڕ بوون، دانوستانەکانی فراوانتر کرد بە شێوەیەک کێشەکەی لە کێشەیەکی فەلەستینیەوە کرد بە کێشەیەکی عەرەبی و هەتا ئیسلامیش. ئەمەش کاریگەری عەرەفاتی فراوانتر و نەرمی نواندنی کەمتر کرد چونکە هەتا ئەوەی دانوستانەکان پەیوەندیان بە زەویەوە هەبێ سەرکردە عەرەبەکانەتوانن وەک پرسێکی فەلەستینی مامەڵەی لەگەڵدا بکەن بەڵکو ڕەنگەهانیەوە بدەن چەند تەنازولێکیش پێشکەش بکرێ بەڵام هەرکە کێشەیەکی ئاینی بخرێتە سەرمێزی دانوستان ئەوە هیچ سەرکردەیەکی عەرەب ناتوانێ لەو هەڕەشە ئوسوڵیانە خافڵ بێ کە ئەکرێنە سەر دەسەڵاتەکەی. ئەوەش ئەوەی ئەگەیان کە بانگەشەکانی کلنتن بۆ سەرکردەکانی میسر و سعود کە لای عەرەفە تێبکەون چارەنوسی بە نشوست هات. یەکێک لە شتە موفارەقاتەکانیش ئەوەیە کە هەڵپەی کلنتن بۆ گەیشتن بە رێکەوتننامەیەک بەر لەوەی کۆشکی سپی بەجێ بهێڵێ، ڕەنگە هەڵوێستی عەرەفاتی بەهێزتر کردبێ، چونکە کاتێک نێوەند ئەوەندە بە هەڵپە بێ بۆ سەرکەوتن، ئەبێتە لایەنێک لە دانوستانەکان و پێگە بێلایەنەکەی ئەدۆڕێنێ، بەوەی خۆی ئەکاتە پارێزەرێک، تەرویج بۆ کڵێشە گەلێک ئەکات و واز لە دیدی ستراتیژیانەی ئەهێنێ. ئەم کۆمەڵە هۆکارە بێگومان وایان لە عرفات کرد بڕوا بۆ بهێنێ کە ئەگەر لەسەر ڕقیەکەی سوور بێ ئەوە گوشاری ئەمریکا و هەڵپەی ئیسرائیل بۆ گەیشتن بە ئاشتی تەنازلی زیاتریان پێگا. ڕاپەڕینێکی تر پاش هەرەسێنانی کام دەیڤلی دووهەم سەریهاڵدا کە چەند مانگێکە بەردەوامە. سەرەڕای لافلێدانی یەکەم جاریش کە گوایە ئیسرائیل لەژێر هیچ فشارێکدا دانوستان ناکا، بەڵام کلنتۆن هانی باراشیدا کە دانوستان دەست پێ بکاتەوە. ئەمجارەیان بە جۆرەی پلانێکی ئاشتی ئامریکا. یەکەم جار بوو سەرۆکێکی ئەمریکا پلانێکی سەرتاپاگیری ئامادەکراوی خۆی بخاتە ڕوو، ئەمەش، بە سەرکەوتن و سەرنەکەوتنی بەرپرسیاریەکی گەورەی خستە سەرشانی ئامریکا. ئەگەر هەوڵەکانی ئەمریکا سەریان بگرتایە ئەوە وڵاتەیەکگرتوەکان ناچارە بوو بە ڕۆڵێکی نەبیستراو لەوەو پێش قایل بێ چ لە دانوستانەکاندا و چ لە جێبەجێکردنی وردەکاریەکاندا کە بێگومان لە باشترین حاڵەتدا دەکەوتنە دوای جاڕێکی پرەنسیپەکان. دواتریش ئەبوو گەرەنتی بدا سەبارەت بە ئاکامەکان، هەموو ئەوانەش لەلایەن ئیدارەیەکی نوێوە ڕائەپەڕێنران کە نە لە دانانی ستراتیژەکەدا و نە لە نەخشەکێشان بۆ پێشنیارەکەدا و نە لە دانوستانەکان لەبارەیانەوە بەشداری نەکردووە. ئەگەر دانوستانەکانیش بە بنبەست بگەیشتنایە وەکەوەی ڕوویدا، ئەوە ئیدارەی نوێ ناچارە بوو قەیرانێکی زۆر تیژتری ڕۆژهەڵاتی ناوەڕاست ببەزێنێ بەدەم گومانکردنەوەوە لە توانای ئەمریکا لە داڕشتنی ڕووداوەکاندا، ئەویش بەهۆی هەوڵە نەزۆکەکانی پێشتر. ڕادیکاڵەکانی ناوچەکە گەیشتنە بڕوایەک کە ڕەتدانەوەی پێشنیاری ئەمریکا، گەڕانەوە بۆ ململانێی چەکدارانە، هیچ سزایەکی لێ ناکەوێتەوە تەنها گەمژەکان وازانن ئەگەر ڕێکەوتن نامەکە ببەسترایە گرژیەکان نەئەمان چونکە کێشەی ئۆردوگاکان و کێشەی بەیەکدا چوونی دوو کۆمەڵگاکە و کێشەی شوێنە پیرۆزەکان و کێشەی پەنابەران بە هەموویان